بەشی سی و دووەم. بێڵم با کۆتایەکەتان پێ بڵێم با تەواوی بکەم ئێوە تااقەتێکی سیرتان هەیە گەر بەم جۆرە دابنیشن ئەتوانم هێندەی کتێبی قسەتان بۆ بکەم دوای مانجێکی تر حوسەڵم نەما دیسان شەوێکیان سەرتیپم بۆ ماڵەوە داوت کردەوە لە ماوەی ئەو مانگەدا بەردەوام تەلەفۆنی بۆ کردم کاتێک کە لە ماڵەوە نابووم ئەحواڵی دایکمە پرسی دوو جار بەر لەوەی پێشتر ئاگادارم بکاتەوە هات بۆ ماڵمان دادەنیشت و چای دەخواردەوە و جگەرەیە کێشا ئاماژەی بۆ داواکەی دەکرد ئینجا ڕۆشت ئەو شەوە هەر ئەوەندە فرسەتم هێنا پرسییم باشە ئێستاش هەر خەریکی خزمەتن پرسی چۆن وتم ئێستاش هەر خەڵکە گرن وتی نە ئیتر خەڵک ناگرین لانەی خراپەکارەکانمان دۆزیەوە پرسییم لەکوێ بوو وتی یەکێکیان ماڵی مامۆسای نیگارکێش بوو بە هێمنیەوە پرسییم کام مامۆسای نیگارکێش وتی خۆتانی لێ هەڵەمەکەن ئەم مامۆستایە خاوەنی ئەم تابلۆیە ئێوە باش باش ئەوە ناسن ڕاپۆرت لە ئێوەش دراوە ئێوەش هاموشۆی ماڵی ئەوتان کردووە وتم من نزیکی مانگیەکە بێ بۆ ئەوێ نەچووم کاتی خۆی ئەچووم تا پۆرترێتێکم کێشێت وتی ئەی چۆن بوو ئێمە وێنەی تۆمان لەوێ نەدۆزییەوە؟ وتم، لەبەر ئەوەی من دوو سێ جار چووم بۆ لای و چونکە کەیفم بە کارەکانی نەهات تاقەتم چوو ئیتر نەچوومەوە بۆ لای. کارەکەی تەواو نەکرد. ئێوە ماڵەکەیتان پشکنیوە؟ وتی، ماڵەکەیمان پشکنی، هەرچییەکمان ویست دەستمان کەوت. بە کورتی سەری گڵۆڵەکەمان دۆزییەوە. خۆشیمان گرت. عەجیب درۆزنێکە تا ئێستا نەمان توانیەوە یەک وشەی لێ دەربهێنین نامەوێ پێتان بڵێم چ حاڵێکم بەسەر هاات هەر ئەوەندە قسەکانمان گەشتە ئێرە گەرچی من خۆم بۆ بیستنی ناخۆشترین هەواڵیش ئامادە کرد بوو کەچی نەمتوانی بەسەر خۆما زاڵ بم ڕەنگم پەڕی و خەریک بوو گشت لەشم ڕق ببێت بەڵام سەرتیب لەوە بەڕێزتر بوو کە شڵەژاوێکم بە ڕوومدا بداتەوە دانم بە جەرگی خۆمدانا ئارام دانیشتم جگەرەیەکم داگیرساند شەراب و قاوەم خواردەوە و گوێم بۆ قسەکانی سەرۆکی ئاسایی شل کرد هەر لی دەرەهێنین گەرچی ئێمە شتێکی ئەو تۆشمان لەو ناوێت تەنها ئەومان دەوێت پێمان بڵێ ئەم نامانی کە لە پاریس و بەرلینەوە بۆیە هاتن لە کێوەن ئیدی کاری ترمان بەسەریەوە نییە پرسییم تەعزیبیشی ئەم ناچارین ئەگینا ناتوانین هیچی لێ دەربێنین وتم، ئەی ئەگەر لە ژێر تەعزیبا مرد؟ وتی، گوناهی ئێمە چییە، با قسە بکا و سەری خۆی ئاسوودە بکات، ئەگەر ڕاستیشتانەوێ ئەوساش ئاسوودە نابێت، چونکە شا لە دەست ئەم مەسەلەیە بە ئەندازەیەک تووڕەیە کە هێمن ناکرێتەوە. پرسیم، ئەیکوژن؟ وتی، حەقی خۆیەتی. وتم، ئای کە کەسانێکی بەدن ئێوە! هیچی نەوت. ئەم قسەیەمی پێ خۆش نەبوو. من ئەم قسەیەم بەدەم زەردەخەنەوە وت، بەڵام دیار بوو زمانە ساختەکەم باش دەرنەهێنابوو. ئەو ڕاستیەی کە خۆی تێدا حەشار دابوو سەر تیپی ئازار دابێت. بابەتی قسەکانمان گۆڕی دەربارەی بووکەکەی پادشای بەلژیک و ئابڕوچوونەکەی سەرداری گەورەی کرمان لە مۆنتی کارلۆ و داگیرکردنی ئۆتریش لەلایەن هێزەکانی هیتلەرەوە و ئاگربەربوونەکەی جبەخانە و دزی لە باڵێزخانەی میسر و سەرقاڵیەکانی خۆی دوا و هەروەها وتی کە وێڕای ئەمانە حەزەکات جارجار من ببینێت و باسی هەندێ شتی تریشی بۆ کردم کە تۆسقاڵێک سەرنجیان ڕانەکێشام هەستی کرد کە وەڵامەکانم ساردن و زۆر لە خۆم دەکەم قساکەم بۆیە زووتر لە جاران هەستا و ڕۆیشت کاتێک تەوقەی خۆحافیزی لەگەڵ کردم دەستمی گوشی وتی لە دڵی مەگرن هیچ نییە سڵاوم بە خانمی دایکتان بگەێنن من هەر ئەو شەوە بڕیاری خۆم لە ژیاندادا ئاغای چاودێر ئێوە بیر لە چییەکەنەوە ئیدی قسە ناکەن پرسیار ناکەن تێڕوانینی ئێوە دەربارەی من هێندەی سەرسوژنێک کار لە ڕەوتی ژیانم ناکات هەرچیەک بڵێم یان نێڵێن من بە نیگا سێرەکانتان هەستەکەم کە دڵتان بە حاڵی منە سووتێ من داوای بەزەیم لە کەس نەکردووە ئێوە لە دڵی خۆتان ناڵێن کە من چۆکم دادا ترسام پەلم کرد نەزانانە بڕیاری خۆمدا ئەمانە بەوتن ئاسانە بەڵام گەر ئەو شەوە ئێوە لە منەوە نزیک بوونایە و من ڕۆحی خۆم بە ڕووتی پیشان بدانایە ئێوەش دوو دڵ نابوون و نەتان دەتوانی بەم ئاسانی ئێستا دەربارەی ڕووداوەکانی ڕابردووم حکمێکی ڕەها بدەن حکومتان بەسەر ڕابردوودا کارێکی ئاسانە بەڵام وەختێک خۆتان بەر لێشاوی لافاوەکە کەون و سێڵاوی دڵڕەقی ژیان لەم بەردەوە بەو بەردەتاندا دەکێشێت ئەو دەمە گەر توانیتان بەرگە بگرن گەر توانیتان خۆتان ڕابگرن و نەهێڵن ترس ناختان بچێڵێ بەڵێ ئەو دەمە کاتی ئارامی وەچنگ دەهێنن لەزەتی بوونە چێژن ئەم جۆرە بیرکردنەوەیە چەند خۆشە چەند ئاسانە بەڵام ئێوە خۆتان لێکی بنەوە منێک بە هەموو ئەو ڕابردووەمەوە لە ژیانە بە هەموو ئەو دوو دڵی و پەرتەوازەییەوە کە لە بوونمالانەی خۆی کردبوو بە هەموو ئەو بێ حاڵی و سەرگردانیەمەوە چاوەڕێی ئەو توانا گەورەیەم بۆ خۆڕاگرتن لێ کرا من کچی باوکی خۆم بووم هەر ئەوەندە یەکجار لە ژیانیدا دووچاری چەرمەسەریەک بوو سەری دانەواند چۆکی دادا خاچی ئەدەبی ماچ کرد و گۆشەگیری هەڵبژارد چاوەڕێی چی لەم نەکەن مامەسا شۆک ئێوە ئاوا بە چاوی سوکەوە سەیری منیە کرد حتمما ئەویش چاوەڕێی شتێکی دیکە بوو لە من ئەم چاوانە هی ئافرەتێکی هەوەزبازی هەرزەن دیارە ئەویش لە دڵی خۆیدا وەکو ئێوە بیری لە من کردووەتەوە و توێتی هەر ئەوەندە گیانم کەوتە مەترسیەوە وەک مراوی ناو زەرکاوەکان خۆی لە نێو گژوگیاکاندا شاردەوە و لە هاژ و هوژی دەریاکە هەڵات بەڵام مامۆستاش بێگوناه نەبوو دەیتوانی کارم لێ بکات بۆچی خۆی لە قەفەسی بێدەنگیدا بند کرد بۆچی هەوڵی نەدا ڕێک بۆ دڵم بکاتەوە مەرج نەبوو ببوومایە بە هاوسەری یان بە یاری بەڵام ئایا نەیەتوانی من بەرەو ژیانێکی سوودمەند ڕابکێشێ کە کەم تا زۆر کەوتبوومە ناویەوە بەڵام بە پێچەوانەوە منی لە خۆی و لەو دنیا پڕتێکۆشانە دوورخستەوە و فڕی دامە دنیای ئەو مرۆڤە هیچ و پوچانەوە. تازە سوودی چییە؟ بۆ چیە مێ بەرگری لە خۆم کەم؟ نا ئەمە بەرگری نییە هەرۆکو لە سەرەتایە وتم مەبەستم خاڵیکردنەوەی خۆمە لە گرەیەک کە خەریکە ئەم خنچێنێت ڕۆژی دوایی سەعات شەش و نیوی بەیانی بەر لەوەی بۆ دایرە بچێت تەلەفۆنم بۆ سەرتیب کرد تا بەر لە ڕۆشتنی بۆ سەرکارەکەی سەرێکم لێبدات پرسی چییە هەواڵی تازەتان پێەیە وتم لەوانەیە بەلای ئێوە تازە بێت وتی باشەیەم وتم تکاکەم بفەرمونون هەر لێرەش نانی بەیانیتان بخۆن وتی خەریکی نان خواردنم ئێسایم هیچ نەبێت دەبێ ئێوە بزانن بڕیارێکی وا گرنگ لە ژیانما کارێکی هێندە ئاسان نەبوو چ ئافرەتێک حەزەکە لەشی خۆی بفرۆشێت هیچ کاتێک لەوە سەختتر و ناخۆشتر نییە ئافرەتی خۆی تەسلیمی پیاوێ بکە کە خۆشی ناوێت ئێوەی پیاو هەرگیز ئەو ئازارەتان نەچەشتووە ئەو تەسلیم بوونەش نەک بۆ شەوێک یان بۆ جارێک یان دوو جار بەڵکو بۆ ساڵانێکی زۆر بۆ تەمەنێک ئافرەتە کەشێکێکی وەکو من بێت کە ساڵانێک هەڵۆدای میهرەبانی و نەوازشی پیاوێک بووم کە خۆشم ئەویست و دنیام بە دووی داتەی کرد ئافرەتێک کە پاش بڕینی بەردەڵانی ژیان توانی بووی بەو دواییە تاقە پەناگەی عشقی خۆی بدۆزێتەوە کاتێک سەرتی بخۆی بە ژوورەکەمدا کرد چاوی بە چاوە ئەشک بارەکانم کەوت واقی وڕما و پرسی چی ڕووی داوە وتم سەرتیپ من داوام لە ئێوە کرد بەر لە چونتان بۆ دائیرە بۆ ئێرە بفەرموون چونکە کارێکی زۆر پەلەم لەگەڵ ئێوە هەیە ویستی قسەکەم پێ ببڕێ و وتم ویستی قسەکەم پێ ببڕێت وتم سەبرکەن ئیجازە بفەرمونون با قسەکانم تەواو بکەم ئەو دەمە ئێوە وەڵامی خۆتان بنەوە من داوایەکم لە ئێوە هەیە و دەشزانم هێنانەدی ئەم داوایە بەلای ئێوە زۆر گرانە بەڵام دڵنیام کارێکی مەحاڵ نییە بەرامبەر ئەمەش من ئامادەم هەر داوایەکتان هەبێت جێبەجێی بکەم هەڵسا و تەپڵەکێکی لە سوچی ژوورەکە هێنا و هاتە نزیکی منە و دانیشت دەستی گرتم و ویستی شتێک بڵێت بەڵام من نەم هێشت وتم سەرتیب قسەکانم تەواو نەبوون وتی بێڵم بامنیش قسێ بکەم ئەزانم ئێوە داوای چیم لێ یەکەن هەر نەمێش قسەکانی تەواو بکە نا نا بهێڵە با جارێ من قسەکانم تەواو بکەم من نامێ وەڵامەکەتان بەڕەتکردنەوە بێت کاتێک کە پێتان هەڵێم هەر داوایەکتان هەبێت جێبەجێ یەکەم ئەم قسەیەم داواکانی پێشووشتانەگرێتەوە من بە تەواوی میل و ئارەزووە قایلم ببمە هاوسری ئێوە و ئەمەش بە وەڵامی قەتعی و بێمەرجی من بزانن دەستی کە لە دەستما بوو گوشیم ئەتانەوێ باوەڕ بکەن دەشتانەوێ مەیکەن من لەو کابرایە وەک پیاو مێت قێزمە هاتەوە ئەو هەرگیز جگە لە دووپاتکردنەوەی داواکەی جورئەتی نەکردووە مەیلی خۆی بەرامبەری من دەربڕێت بەڵام ئەو ساتە کە پێم وت بە تەواوی مەیل و ئارەزوومەوە قایلم ببمە هاوسەری دەستگوشینەکەیم پێخۆش بوو وتم من ئامادەم و دەتوانم بمە هاوسەرێکی باش و چۆنتان مەیل لێبێ ئاوەها بەختەوەریتان لە ژیاندا بۆ دابین بکەم بەڵام ئێوابێ مامۆستاماکان ڕزگار بکەن دەشزانم کە ڕزگارکردنی تەنها لە دەستی ئێوەیان نییە ئەزانم کە ناحەسەکانتان هەوڵ دەدەن ئەم ئازایەتیەتان پێ بفرۆشنەوە ئەزانم کەشاناتان بورێت هەزار شتی تریش دەزانم کە ئێوە بیری لێەکەنەوە لەبەرەوە ئەو شتانم پێمەڵێن لێشم مەپرسن پەیوەندیم بە مامۆستاوە چییە ئێوە کەم تا زۆر زان کە من پەیوەندی سیاسیم لەگەڵیدا هەبووە لەم داوا گرنگەش زیاتر هیچی ترم لەم پیاوە ناوێ کە دەمەوێ ژیانی داهاتومی لەگەڵ ما بەسەربەرم مامۆستا لەم سە ساڵی دواییدا گەورەترین نیگارکێشی ئێرانە ئەمڕۆتان لەبەرچاو نەبێت کە چونکە شاڕقی لێ دەبێتەوە کەس بایەخی پێنادات کارەکانی ئەو نەمرن. سبەینێ هەر تابلۆیەک لە تابلۆکانی دەبێتە گرانبەهاترین ئاسەواری ئەم وڵاتە. گەر ئەو بە فەرمانی دیکتاتۆر لە ڕێی ئێوە بکوژرێ، بۆ هەتا هەتایە ئەمە دەبێ بە پەڵەیەک بە نێو چاوانی ئێوەوە. ئەوسا هەرچی ئاوات و خەونەکانیشتان هەن، هەمووی با دەیانبات. ئەوسا ناوتان دەنێن جەللادەکەی مامۆستا ماکان. ئەم پیاوە پایەیەکی تایبەتی لە ناو لاوان و پیاوانی تێگەشتووی ئەم وڵاتەدا هەیە. ئاخر من خۆم ڕۆژێ لە ڕۆژان نیگارکێش بووم و یان ویستومە ببم بە هونەرمەند و دەزانم کارەکانی ئەو چ نرخێکیان هەیە ئێوە یەکێکی دژ بە دەوڵەتتان گرتووە بەڵام بە مەرجی ئەم زیندانیە مامۆستا لەیاد ناچێتەوە و ئێوەش بۆ هەتا هەتایە هەست بە پەشیمانیەکەن بۆچی وا بەوا قوڕماویەوە تەماشامەکەیت ئێوەیەک کە ترس و قڕمانتان لا نییە بەڵێ ئەمە کارێکی گرنگە کارێکی گەورەیە ئێوە هەمیشە بە منتان ناوت کە تانەوێ گورزی خۆتان لەو دوژمنەتان بۆشێنن کە ڕێی سەرکەوتنی لێگرتوون ئەمە باشترین دەرفەتە مامۆسا لە هەموو جیهانە ناسراوە کاروبارتان ڕێک بخەن خۆتان نەخۆش بخەن سەروەتەکەتان ئەوەی پارەیە بۆ دەرەوەی بگوێزنەوە ئەوەی ئەتوانن بیفرۆشن بیفرۆشن مامۆساش ئازاد بکەن ڕێیەک بۆ هەڵاتنی لە ئێران بدۆزنەوە خۆشمانەچین بۆ ئەوروپا هەر ئەوەندە لە ئێران چوونە دەرێ ئیدی بۆ ئێوە کار ئاسانە بێت لە پاریس لە لەندەن لە هەرکوێک پێتان خۆش بوو کۆنگرێکی ڕۆژنامەنووسی ساز بکەن چی هەواڵدەرەکانی جیهانە ئاگادار بکەن و پێیان بڵێن کە سەرۆکی گشتی ئاسایش بوون دیکتاتۆر کاری وای پێسپاردوون کە لەگەڵ سروشتی مرۆڤانەی ئێوەدا نەگونجاوە ئەوەی دەیزانن بیڵێن. ئەو نهێنیانەی کە ئاگاداری هەن میری دەهێنێتە لەرزە، پەردە لە ڕوویان هەڵدەماڵن. دەربارەی ئینگلیز و دەستخستنە ناو کاروباری ئێرانەوە بدوێن. دەربارەی ئینگلیز و دەستخستنە ناو کاروباری ئێرانەوە بدوێن. ئینگلیزیش تا سەر ئاغا و قوێخا نابێت. لە لایەکی ترەوە، بە تایبەتیش ئێستا کە ڕێ بۆ دەسەڵاتدارانی هیتلەری لە ئاست ئێراندا واڵایە و ئەمەش دڵی ئینگلیزەکان خۆش ناکات، بێگومان بە کە ئەوان حیساب بۆ ئەم ئازایەتی تۆکەن دەربارەی زوڵم و ستەمی کاربەدەستانی دەسەڵات بدوێ لە پارێزگاکانی باکورە دەربارەی دزی و تاڵانی پیاوەکانی دەوڵەت دەربارەی گوشاری ڕژێمی دیکتاتۆری و ئەو چەوسانەوە شومەی کە لە سەرانسەری وڵاتا هەیە بەم بەڵگەنامانەوە کە لە بەردەستانایە پیشانی بدەن کە دەزگای دادپەروەری ئێران هۆیەکە لە هۆیەکانی چەوسانەوە و دزی و تاڵانی و هیچی تر ئێوە باشتر لەم نەزانن. باسی ئەوەیان بۆ بکەن کە ئێوە بە فەرمانی دیکتاتۆر مامەسای نیگارکێشتان گرتووە و ویستوتانە بەپی یاساکان مامەڵەی لەگەڵا بکەن بەڵام ئەو داوای لێتان کردووە کە بیکوژن بڵێن سەرۆک ئاسایشەکانی پێش ئێوە چەندەها وەزیر و پیاوی گەورەی تریان لە زینداندا ژەهر خواردوو کردووە خنکان دوویانن چونکە ئێوە نەچوونەتە ژێر ئەو بارەوە هەر لە ئێران هەڵهاتون و لێرە لە ئەوروپا ئەرکی خۆتان ئەنجام دەدەن کە تێکۆشانە دژ بە ڕژێمی جەور وستەم ئەمە ئەو گورزەیە کە ئەتانویست لێی بوەشێنن ئێوە ناتانە ببنە خاوەنی پلەوپایەکی بڵند لە وڵاتە ئەی ئێوە بیرتان لەوە نەکردوێتەوە کە وێڕای ئەو سانسۆرە بەهێزەی کە لە ئارادایە ئەم قسانەتان دەگاتە بەر گوێی خەڵکانی ئێران ئەمەش لە ئایندەیە چەند لە بەرژەوەندیتانە بێت بۆ تەنها سادێک بیهێنە پێش شاوی خۆتان ئەزانن خەڵکانی ئازادی خوازی ئێران چ نرخێک بۆم ئازایەتی ئێوە دانێن؟ تکاکەم پێ مەکەنن دەزانم ئومێدتان بە خەڵکی نییە ئەزانم گاڵتەتان بە وشەی خەڵکی و ئازادی خوازی و بزوتنەوە و ئیرادەی میللەت و بەرەنگاریەت لێیان بێزارن ئەشێ ئەمڕۆ وابێت کە ئێوە تەسەوریەکەن بەڵام تەنها لەمڕۆشا کەسانێکی وەکو مامۆستا ماکان و موحسین کەمال لەناو ئەو خەڵکەدا هەن کە چەند ئازارتان دا بەڵام هیچی نەدرکان ئێوە خۆتان بەڕێزەوە باسی ئەو لاوانەتان بۆ کردم کە لە بەرلین لەگەڵیانە ئاشنا بوون لەوانە لە ئێرانیشا هەن لە ئەوروپاش چاودێریتانەکەن ئایا ئێوە ئەزانن کە ئەوە گەورەترین سەرمایە بۆ ئایندەی خۆتان پێکەوەی بنێن وا مەزانن کە خەڵکی ئێران هەتا هەتایە ئاوەها سارد و بێ دەربەست و هیچ لەبارانە بووەبن باشە ئێوە ناڵێن چەند ساڵێکی دی جەنگی جیهانی بەرپا بێ و بچووکترین جەنگ ئێرا شڵەقێنێت بهێڵن با ئەو پەردەیە هەڵبماڵرێ ئەو دەمە ئەبینن لە سووچی هەمان ئەو مزگەوت و ئەو قوتابخانانەدا، لە ناو هەمان ئەو کەسە بەکرێگیراوانەیە، لە ناو هەمان ئەو دادوەرانەیە کە لە ئاست ئێوەدا سەر دانەوێنن، بە چاوی خۆتان ئەبینن کە لە ناو هەمان ئەو نادان و کرێکار و لادێییانەدا کەسانێک پەیدا ئەبن بە هاوارەوە دەڕژێنە ناو کۆڵان و شەقامەکان. ئەوسا لە ژێر ئاڵای ئێوەیە نەعرەتا ئەکێشن و بە ڕاستگۆییەوە بۆ ڕاتەکاندنی بارودۆخی ئەو وڵاتە گیانبازی ئەکەن. ئەمانە هەر لە ئێستاوە چاودێریتانەکەن، ئەو دەمە ناوبانگی باشتان دەبێتە سەرمایەیەک بۆتان کە تا ئێستا هیچ یەکێک لەو پیاوانە خاوەنی نەبووە. تەنانەت ئەو پیاوانەش کە جاران بەناوبانگ بوون، ئێستا چێ خزاونەتە کونجی ژوورەوە و هەڵترووشکاون و چاوەڕێی فرسەتن. هەر واشە بێت. چونکە ئەو دەمە هیچ یەکێک لەوانە وەکو ئێوە ئازایەتیان نەنواندووە و لەگەڵ دیکتاتۆرا تێنەکەوتوون.